ڕیبات، ئەو کردەوانەی کە لە سەرەوە باسکران پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم بە ڕیبات ناویان دەبات سێ جاریش ئەم وشەیە دووبارە دەکاتەوە ڕیبات هەروەک چۆن بە تەوژم و لێشاوی بەرەکەتی مادی و معنەوی دەوترێ هەر بەو جۆرەش بەواتای بێداری و هۆشیاریش دێ بەرامبەر بەو خاڵانەی کە هەموو جۆرە بەڵاو مسیبەتێکیان لێوە دێ هەروەک چۆن مانای خۆپەیوەستکردن بە ئیشێک یان شتێک و خۆیەکلایی کردنەوەش دەدات بە دەستەوە. ئەوەتا ئەو سەربازەی کە خۆی تەرخان کردووە بۆ ئێشک گرتن لەو خاڵانەدا کە مەترسیان لێوە دێت، بە مورابیت ناو دەبرێت. کۆی مورابیتیش، مورابیتونە. تەنانەت سەردەمانێک بەم ناوەوە دەوڵەتێکیش دامەزرێنرا. قورئانی پیرۆز لە ئایەتێکدا فەرمانی ئائەم ڕیباتەیەمان پێ دەکات و دەفەرموێ. خۆ وەقف کردن دێت ئەوا مرۆڤ بە ڕێکوپێکی دەستنوێژ دەگرێت بە وێنەی ڕایەڵە وەک بڵێی ڕێگای نێوان مزگەوت و ماڵ دەچنێ و دڵی هەر لای مزگەوتە جا ئەگەر بەم هەستەوە بۆ ماڵ یان بۆ سەر کارەکەشی بگەڕێتەوە ئەوە وەک ئەوە وایە کە خۆی بۆ خوایەک لایی کردبێتەوە پێغەمبەری خواسەڵ الله و عليهەیهی وسلم بەم دەربڕینەی دەرگایەکی ڕەگەز دۆزیش دەکاتەوە و دەفەرموێ لە بنەڕەتدا ڕیبات بە خۆ تەرخانکردنی ئەو سەربازانە دەوترێت کە سنوورەکانی وڵات لە دژی دوژمن دەپارێزن. ئینجا وەک چۆن ئامادەباشی لە بەرامبەر دوژمندا و سەنگەر گرتن لەو خاڵانەدا کە مەترسی هاتنی دوژمنی لێوە دەکرد بە ڕیبات دادەنرێ، هەر بەو جۆرەش مرۆڤ لە جەنگێکدایە بەرامبەر بە دوژمنانێک کە ناویان شەیتان و نەفسە. ئەم جەنگە لە ڕوویەکەوە لەو جیهادەش گەورەترە کە لە سەرەوە باس کرا. مرۆڤیش بە جێهێنانی هەردوو جیهادەکەی لە ئەستۆدایە، یەکێک لەمانە جیهادی بچووک، الجهاد الاصغر، ە، ئەوی تریشیان جیهادی گەورە، الجهاد الاکبر، ە. زۆر جار مرۆڤ لە کاتی ڕووبەڕووبوونەوە و دەستەویەخەبوون لەگەڵ دوژمندا دەرفەتی ئەوەی نییە کە بیر لە خواستە فریودەرەکانی نەفس بکاتەوە، ئەمە جگە لەوەی کە ئاوها مرۆڤێک کەمتر ئەگەری ئەوەی هەیە بکەوێتە ژێر باری تەن و جەستەیەوە. چونکە هزری جیهاد سەر تا پای گیانی تەنیوە و بە تەواوەتی سەرقاڵی کردووە، بەڵام هەر ئەوەندەی خۆی خزاندە باوەشی ڕەحەتی و تەمبەڵیەوە، ئیدی، ئیدی ئەگەری زۆرە کە تەمی خولیای خراپەکان گەمارۆی ڕۆحی بدەن، هەر بۆیە ناچارە لە بەرامبەر ئەوانەدا پارێزگاری لە دنیای ڕۆحی بکات، ئەمەش بۆ خۆی جیهادێکە و گرینگترین چەکی ئەو مرۆڤەش لەم جیهادەدا نوێژە، جیهاد، لە جێی خۆیدا فەرزی کیفایەیە. لە جێی خۆشیدا فەرزی عەین. ئەوەتا لە فەرزیەتیشدا لێکچوونێک هەیە لە نێوان جیهادی مادی و جیهانی دەرووندا. لەبەر ئەمەیە کە پێغەمبەری خوا علیه الصلوة والسلام فەرموویەتی. رجعنا من الجهاد الاصغر الی الجهاد الاکبر. لە جیهادی بچووکەوە بەرەو جیهادی گەورە گەڕاینەوە. بەڵێ، وابەستەبوونی دڵی مرۆڤ بە مزگەوتەوە، واتە ئاوێتەبوون لەگەڵ نوێژ، یان، بە تێگەیشتنە نەبەوییەکە، هۆگربوونی نوێژ بە هەستی شەهوەتەوە، یەکپارچەبوون بە عاشقی نوێژ، تا ئەوەی وای لێدێت نوێژ ببێتە بینایی چاوی خاوەنەکەی، هاوشان و یەکسان کراوە بە کردەوەی ئەو کەسەی وا لە سەنگەردا خەریکی ئێشک گرتنە. جا ئەگەر پێویست بکات پوختەیەکی کورتی تێبینیەکانمان سەبارەت بە فەرموودەکە بخەینە ڕوو ئەوا دەڵێین، فەرموودەکە باس لە سێ شت دەکات، سێ شتی وا کە دوانیان زیاتر تایبەتن بە هەڵسوکەوتەوە و ئەوی تریشیان پەیوەندی بە نیەتەوە هەیە. ئیدی ئەم سێ حاڵەتە، لە ڕوانگەی هەست و هزرەوە چواردەوری مرۆڤ پەرژین ڕێژ دەکەن و بە گوێرەی خواستی پەیامی مژدەبەخشی، ان الحسنات یذهبن السیئات. بێگومان چاکەکان خراپەکان ڕادەماڵن و دەیانسڕنەوە. لە گوناهەکانی ڕابردووی پاکی دەکەنەوە و لە بەرامبەر ئەگەری هەڵەکانی داهاتوویشدا بە عەشقی عیبادەت و پەیوەست بوون بە پەروەردگار و هێزی نیەت پڕچەکی دەکەن پاشان دەینێرنە مەیدانی جەنگ یەکەمیان وەختێ هەلومەرجی ئاو یان کەش و هەوا لەبار نەبێت بۆ دەستنوێژ گرتنێکی ئیسراحەت واتا لەو حاڵەتانەدا کە ئاویش و هەواش سارد بوون یان بەهۆی دەست نەکەوتنیەوە ئاو ئەوەندە بە نرخ بووبێ کە نەتوانرێ بۆ دەستنوێژ بەکار بهێنرێت، بێگومان بەدەر لە حاڵەتی پێویست، گرتنی دەستنوێژێکی تەواو و تێروتەسەل، خلووسێکی زۆر قووڵ و حرسێکی جددی بەدەستهێنانی پاداشت و ئیشتیاقێکی لەڕادەبەدەری بەندایەتی دەوێت تاوەکو بەجێ بهێنرێت. جا ئەگەر کەسێک، وەک گوزارش لە تەواوی ئەم واتا قووڵانە، بتوانێ لە نالەبارترین و سەختترین هەلومەرجدا دەستنوێژ بگرێت، ئەوا ئەمە ئەوە دەگەیەنێ کە دڵی ئەو کەسە ئاوەدانە و وابەستەی پەروەردگاریەتی، جا خۆ خاڵی هاوبەشیش لێرەدا بریتیە لە ئەرتبات، لە دنیایەکی ئاوها ڕۆشندا، پاڵەڕەشەکان گەر وەک تەڵەزمیش بچەقن بە ڕۆحدا، ئەوا بزانن کە مانەوەیان کاتیە و لادەچن. وێڕای جەختکردنەوەمان لەسەر کۆمەڵە لایەنێکی تری پەیوەندیدار بە دەستنوێژەوە، هاوشێوەی ئەوەی کە دەستنوێژ دەبێتە مایەی هاوسەنگکردنی بارگە کارەباییەکانی جەستە و تاڕادەیەکی زۆر یاریدەی زاڵبوون دەدا بەسەر بارگرژی دەروونییەکاندا و ڕۆژی پێنج جار ڕۆحی مرۆڤ بە هێزی مەعنەوی نوێ دەکاتەوە بەڵام لەبەر ئەوەی ئەم باسانە لە چوارچێوەی بابەتەکە دەردەچن بۆیە ئاماژەیان پێنادەین دووەمیان بە واتایەکی تر میعراج مەبەست لێی ئەوەیە کە مرۆڤ لە پێناو گەیشتن بە خوای گەورەدا بەردەوام لە هاتوچۆدا بێت و ڕێگاکانی مزگەوت لە ژێر هەنگاوەکانیدا بسوێنێت، زیندەڕاگرتنی جەستە و پاراستنی توانا فیزیکیەکەی بەلایەک، شاباڵگرتنی ڕۆح بە دەم کۆمەڵە کەیف و شادیەکەوە کە لە سنوری ئیدراک دەترازێن، لە نوێژهەڵکێشانی دڵ بەر لە چونە ناو نوێژەوە، بارگاویبون بە هۆش و سەرنجی پێویست بۆ پەرستشێکی هێندە گرینگ کە بە تەواوی مانا وەستانە لە حزوری خاڵقی ئەکواندا، نقومبوون لە بیرکردنەوەی جۆراوجۆردا لە هەر ڕەهەندێک لە ڕەهەندە جیاوازەکانی ئەم ڕێگە درێژەدا، کە بە زۆری هەنگاوەکان گوزارشتی لێکراوە، لەگەڵ هەر نقومبوونێکیشدا لە خۆ گۆڕان، لە نێوەندی ئەم لە خۆ گۆڕانانەدا سڕینەوەی خەوشی ڕابردووە ڕەشەکان بە لێزمەی پەشیمانیەکان و یەکپارچە سپیبوون بە سپیاوی کڕوزانەوە و ناڵین، هەموو ئەمانە بازنەیەکی چاکەکێشی ئەوتۆیە، لە بەرامبەر بازنەی خراپەیەکیشدا بەکاری دەهێنین، کە ڕابردووی ئەو کەسەی چاکی عەزیمەتی گەشتی ئەم هەرێمەی کردووە بەلادا، ڕاسپاردەی وەفای هەڵقوڵاوی نێو گوفتاری. لیغفر لک اللە ما تقدم من ذنبک. سەرەنجام خوای گەورە لە گوناهەکانی ڕابردووت خۆش دەبێت دەکرێت و ئایندەشی ئەمانەتی قەڵای مەحکەمی، وما تأخر، گوناهەکانی داهاتووشت دەبێت، هەر بۆیە لە هەر هەوارێک لە هەوارەکانی ئەم گەشتەدا چاوەکانی بەدەم، یمحو اللە به الخطایا، وە دەتروکێن و دڵەکانیش بە مزگێنی، یرفع به الدرجات، دەکەونە جۆش. سێهەمیان، چاوەڕێکردنی کاتەکانی نوێژ بە وێنەی چاوەڕوانی عاشقێک بۆ ساتەوەختی ویساڵ، هەروەها بەکارهێنانی ئەو دەمە پڕپیت و بەرەکەتانە بە وێنەی خشتەی کات و ڕێکخستنی کار و چالاکییەکانی ژیان بە گوێرەی ئەم خشتەیە، تێگەیشتنێکی خەیاڵ تێپەڕینی ئەوتۆیە بۆ چەمکی کات، کە مرۆڤ دەتوانێت لە سایەی ئەمەدا، ئەو بۆشاییانە پڕ بکاتەوە کە لە ئاکامی پەرتەوازەکردنی کارەکانی بەسەر چەند کاتێکی دیاریکراودا هاتوونەتە کایەوە. هەروەها دەتوانێت لەم ڕێیەوە ئاسوودەیی و دڵنیایی ناو نوێژ و نزیکی لە پەروەردگار بگوازێتەوە بۆ دەرەوەی نوێژیش و سەرجەمی سەرقاڵیە دنیاییەکانی ببەستێتەوە بە خوای گەورەوە تا بەم جۆرە هەموو کردەوەکانی ببن بە عیبادەت. بەم پێیە وەک زۆرێک لە عیبادەتەکانی تر کە بەهۆی نیەتیەوە چوارچێوەی سنووردارێتی خۆیانیان تەی کردووە و بێ سنووریان بەدەستهێناوە، ئەو نوێژەش کە بە ڕۆحیەتی چاوەڕوانییەوە ئەنجام دەدرێت، هاوشێوەی جیهادی مادی و مەعنەوی بە دەستەواژەی، ڕیبات، گوزارشتی لێکراوە و بووەتە ناونیشانی پەیوەندی مرۆڤ بە پەروەردگارییەوە. ئەم فەرموودەیەمان بە مەبەستی پێشاندانی بڕگەیەک لە دنیا ڕۆشنەکەی ئیماندار خستە پێش چاو، ئەو دنیایەی کە لە ئاسۆی دەستنوێژدا بەدەر دەکەوێت و لەگەڵ نوێژدا ئاسماناوی دەبێت. ئیتر ئەم فەرموودەیەش بە وێنەی گشت فەرموودەکانی تر، بە دەربڕینێکی ئەوپەڕی کورت بەڵام قووڵ، بە وشەی تا بڵێی کەم بەڵام گشتگیر، بوو بە کارێزی سازگاری ئەو هەموو واتایە. بێ ئەوەی درێژەی زیاتری پێ بدەین، دەچینە سەر فەرموودەیەکی تری نوورانی پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم، ئەمجارەیان فەرموودەیەکی قودسییە. ولا اذن سمعت ولا خطر على قلب بشر. لە پاشەڕۆژدا شتی وام بۆ بەندە ساڵحەکانم ئامادە کردووە، نە چاو بینیویەتی، نە گوێچکە بیستویەتی و نە بە خەیاڵی کەسیشدا هاتووە. لە فەرموودەکەدا باس لە مژدەیەکی چاوەڕوان نەکراو دەکرێت. لەو دنیا مرۆڤ خۆی لە بەرامبەر شتانێکدا دەبینێتەوە کە هەرگیز چاوەڕێی نەکردوون و هەر بە خەیاڵیشیدا نەهاتوون. ڕاستە قورئانی پیرۆز باسی هەندێ لە نیعمەتەکانی بەهەشتی کردووە، بەڵام ئەمە تەنها ناو و نیشان و نزیککردنەوە و ڕوانینگایەکی تێفکرینە، گەرنا ئەستەمە لە دنیادا پەی بە حەقیقەتەکانیان بەری. ئیبن عەباس، ڕەزای خوای لێ بێ، لە تەفسیری ئایەتی، وأوتو به متشبها، شتانێکی هاوشێوەیان پێدرا، دەفەرموێ، ئەو نیعمەتانەی کە ئێوە پێیان ئاشنان، لە بەهەشتدا تەنها ناوەکانیان هەیە، کاتێک تامیان دەکەن، بە گوێرەی تامەکەی دەتوانن بڵێن کە ئەم تامە لە فڵانە شت دەچێت، بەڵام هەرگیز هەمان ئەو شتە نییە. هۆکاری ئەمەش دەگەڕێتەوە بۆ ئەوەی کە نیعمەتەکانی بەهەشتیش هەر وەک بەهەشت خۆی، بە جۆرێک بەدی هێنراون کە لەگەڵ ئەبەدیەت و نەبڕاوەی بەهەشتدا بگونجێن، بۆیە ساویلکەییە لەوێدا بەدوای شووتی و کاڵەک و سێو و هەرمێی دنیادا بگەڕێین. بەهەشت خانەی سەرسوڕمان و شتە چاوەڕوان نەکراوەکانە. پێشانگایەکی سەر بە دواڕۆژی ئەوتۆیە بەهەشت، هەموو جۆرە نیعمەتێکی تێدا ڕیزکراوە، بە جۆرێک کە تووشی سەرسوڕمانت دەکات و نیگابردوو و مەست و حەیرانت دەکات لە هۆش خۆتت دەبات و وات لێ دەکات نەزانی چی بکەیت جگە لەمە بینینی خوای گەورەش عز وجلە کە هەزاران ساڵ لە ژیانی بەهەشت ناگاتەوە بە تەنها ساتێکییە ڕۆئیەتی ئەو جەماڵە هەر لە چاوەڕوان نەکراوییەکانی بەهەشتە ئەمە بەو واتایە دێ کە ئیمانداران کاتێک دەچنە بەهەشتەوە لەوێدا پەروەردگاریان دەبینن دەنا خوای گەورە سبحانە و تعالی پاک و بەریە لە زەمان و مەکان، جا با ئەو مەکانە بەهەشت و ئەو زەمانە زەمانی بەهەشتیش بێت. بەڵێ، بەندە ساڵحەکان تەنانەت نیعمەتێکی چاوەڕوان نەکراوی وەک تەماشاکردنی جەمال اللەشیان بۆ ئامادەکراوە. ساڵح بە واتای ئەو کەسە دێ کە بێ کەموکوڕی و ناتەواوی کار دەکات. هەرچی ساڵحاتیشە، ئەو کردەوانەن کە بێ کەموکوڕی و ناتەواوی ئەنجام دراون. زانینی ئەوەش کە ئایا کردەوەیەک چووەتە بازنەی ساڵحاتەوە یان نا، تەنها لە ڕێگەی پێوەرە ئیلاهییەکانەوە دەبێت. واتە، ئایا لە نێوەندی پێوەرەکانی پەروەردگاردا نوێژ چۆن دەکرێت؟ ڕۆژوو چۆن دەگیرێت؟ زەکات چۆن دەدرێت؟ جیهاد چۆن بەجێ دەهێنرێت؟ جڵەوی جیهانی ناوەوە چۆن دەگیرێتە دەست؟ ویژدان چۆن پەروەردە دەکرێت؟ ڕۆح چۆن دەخرێتە پەرواز؟ ئیرادە چۆن بەهێز دەکرێت؟ گەشەی هەستەکان چۆن دەبێت؟ جا پێوەری ئیلاهی سەبارەت بەم چۆنانە چۆن بێت، ئەوا بەو شێوەیە نرخ و بەهایان دەدرێتێ و هەر بەو شێوەیەش هەڵدەسەنگێنرێن. بەم پێیە، هەرکات مرۆڤ هەوڵی دا خۆی بەگوێرەی فەرمایشتەکانی کردگاری ڕێک بخات و ئاوازی دەنگی بەو جۆرە بێت کە بیگەیەنێتە ڕەزامەندی پەروەردگاری ئەوا یەکەم هەنگاوی بەرەو ساڵحات ناوە بەڵێ هەروەک چۆن ژەنیارێک بەر لەوەی دەست بکات بە ژەنین سەرەتا ئامێرەکەی عیار دەکات ئێوەش گەر دەتانەوێ ئاوازێک بچڕن کە ببێتە جێ ڕەزامەندی پەروەردیگار و خۆشنود بوونی ئەوە هەرچۆنێک بووبێ دەبێ خۆتان بەپێی دەستورەکانی قوڕانی پیرۆز ساز و عیار بدەن تا ئەوەی دەنگتان لە جیهانەکانی ئەو دیو بینراودا پەسەند بکرێ دەنا هەر سەیریشتان ناکرێ خوای باڵادەست سەمیع و بەسیڕە هەموو شتێ دەبینێ و هەموو دەنگێکیش دەبیستێ بەڵام ئەگەر دەنگتان بە گوێرەی ئەو مەقامە نەبێ کە ڕەزامەندی ئەوی لەسەرە ئەوا گوێتان لێ ناگرێت. ئیدی ئەو کاتە ئێوەش نەتانتوانیوە دەنگی خۆتان بگەیەنن. مانایەکی تری ساڵحاد ئەوەیە کە مرۆڤ هێندە بە بایەخ و وردەکارییەوە کارەکانی ئەنجام بدات، دڵنیا بێت لەوەی کە حەق تەعالا چاودێرە بەسەریەوە و ئاگای لێیەتی، کەوایە پێویستە مرۆڤ هەموو کردەوەکانی بە وردی و هەستیارییەوە جێبەجێ بکات، چونکە دیار نییە چ کردەوەیەکی دەبێتە هۆی ڕزگاربوونی، هەر بۆیە پێغەمبەری نازدار، صلی اللە علیه وسلم، دەفەرموێ. اتق اللە ولا تحقرن من المعروف شیئا. لە خوا بترسە و هیچ چاکەیەک بە کەم مەزانە. لە لایەکی ترەوە فەرموودە قودسیەکە باس لە، للعباد للصالحین، بۆ بەندە ساڵحەکانم دەکات. لەم دەستەواژەیەشەوە ئەوە تێدەگەین کە ساڵحات ئەو بەندانەی لە خوای گەورە نزیک کردووەتەوە تا وای لێهاتووە بوونەتە ئەو خۆشەویستانەی کە خوای گەورە خۆشی دەوێن. ویده التی یبطش بها ورجله التی یمشی بها. ئیتر هەر ئەوەندە کە خۆشم ویست، دەبمە ئەو گوێیەی کە پێی دەبیستێ و ئەو چاوەی کە پێی دەبینێ و ئەو دەستەی کە پێی دەگرێ و ئەو پێیەی کە پێی دەڕوات. واتا بەندە بە هۆی ساڵحاتەوە هێندە نزیکیی لە خوای گەورە بە دەست دەهێنێت تا ئەوەی سەرتاپا بەو ڕەنگە ئیلاهییە ڕەنگین دەبێ. ئیدی دوای ئەمە هەر وەک مردووی ژێردەستی مردووشۆری لێ دێ و ئەوەی بەڕاست و چەپدا وەری دەگێڕێ هەر تەنها خوای گەورە عز و جلە. ئای ئەوە چ جەبرێکی شیرینە کە خواوەند بە بەردەوامی بەندەکانی ئاراستەی ڕاستەڕێ بکات. لەوە بەدوا ڕووەرچەرخاندنی وەها مرۆڤێک وەک شوێنەوارێکی لوتفی ئیلاهی شتێک نیە شایەنی باس بێت. چونکە ئەو گەیشتووەتە پلەیەک کە بە بەندەکانم ناو ببرێت و چووەتە نێو گرۆی موقەڕەبینەوە، ڕاستیەکەی ئاوەها کەسێک هەر دەم بە دەم دروشمی، بێرە هانام خودایە بێ چۆن بێ تۆ هەڵناکەمەوە لە ناڵین و نرکەدایە. خەریکە بڵێین هەرچی کاری جوان و چاکە هەیە ئەم دەستی خۆی پێ دەگەیەنێت و لە هەر کام لەم کارانەشدا عەوداڵی دۆزینەوەی هۆکارێکە کە ڕزگاربوونی خۆی تێدا ببینێتەوە جا لەبەر ئەوەی کە نازانێ کام کرداری دەبێتە هۆی ڕزگار بوونی، بۆیە هیچ چاکەیەک لەو چاکانە لە کیس خۆی نادات کە دێتە بەردەستی. هەموو ئەو کردەوانەی لە دنیادا ئەنجامی داون لە شێوەی بوخچەیەکی سەرسامکەردا ڕەوانەی ئاخیرەت دەکرێن. جا ئەو ڕۆژەی کە بە بەهەشت شاد دەبێت، یەک بە یەکی ئەو بوخچانە لە بەردەمیدا دەکرێنەوە و ئەو پاداشتە چاوەڕوان نەکراوانەی ناویان بەرجەستە دەکەن، کە نە چاو دیونی و نە گوێش بیستونی. بە لەبەرچاوگرتنی ئەو ڕاستیەی کە هەندێ جار ئاودانی سەگێک وای لە مرۆڤ کردووە واشی لێ دەکات کە شایەنی چوونە بەهەشت بێ و هەندێ جاری تریش بێ ئاو هێشتنەوەی پشیلەیەک بووەتە هۆکاری چوونە دۆزەخ و دەشبێت دەڵێین بەهەشتیش و ئەو شتانەش کە لە بەهەشتدا دەبەخشرێن سەر تاپاشتانێکن چاوەڕوان نەکراو و سەرسامکەرن. لە لایەکی ترەوە مرۆڤ تەنها توانای زانینی ئەو شتانەی هەیە کە بە چاوی دەیانبینێت و بە گوێی دەیانبیستێت و لە ئەندێشەیدا دەتوانێت وێنایان بکا لە کاتێکدا ئێمە دەزانین کە هەروەک چۆن مرۆڤ سنووردارە ئەم هەستەوەرانەشی ئاوەها سنووردارن بۆیە دەبێ ئەو ڕاستیە باش بزانین کە ئەم هەستانە تەنها ئیدراکێکی سنوورداریان لێ دەکەوێتەوە و زۆر لەوە کۆتاترن کە کێشان و پێوانەی نیعمەتەکانی جیهانێکی بێ سنووریان لە توانادا بێ. دەرکی مەعالی بەم ئەقڵە گچکە ناکرێ. ئەم تەرازووە بەرگەی ئەم هەموو بارە ناگرێ. ضیاء پاشا. دەکرێ ڕوویەکی تری فەرموودەکە ئەمە بێ. خوای گەورە پاداشتی کردەوە چاکەکان بە چەندین قات دەداتەوە. ئەوەتا جاری وایە بە دە، جاری واشەیە بە سەد، یان بە حەوسەد، جاری واش دەبێت بە سەد هەزار یان ملیۆنێک، هەندێ جاری تریش مەگەر هەر خۆی بزانێ بە چەند پاداشتیان دەداتەوە. هیچ بەندەیەکیش نازانێ کە چۆن پاداشت دەدرێتەوە. جا کاتێک لە ئاخیرەتدا پاداشتی کردەوەکانی لە شێوەی خەڵاتێکی چاوەڕوان نەکراوی سەرووی خەیاڵکراودا دەخرێتە پێش دۆش دا دەمێنێت. ئیتر تەنانەت ئەو شتانەی کە بە خەیاڵیشیدا نەهاتوون دەبنە ڕاستی. هەروەک لە بڕگەکانی سەرەوەدا بینیمان لە کاتێکدا پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم ئەم هەموو حەقیقەتە کە تەنگیان بە دیواری تێگەیشتن و ئیدراکی ئێمە هەڵچنیوە لە ڕێگەی چەند وشەیەکەوە دەردەبڕێ ئەوا هەموو ئەمانە هەروا بە ڕەوانی و بێ خۆئامادەکردنی پێشوەختە لە زاری موبارەکی دەهاتنە دەر. هەر بۆیە بە تەنها ئەو فەرموودەیە بەسە بۆ ئەوەی بیسەلمێنێ کەوا ئەو زاتە عەلەیهی الصلوة والسلام دارای چ فەتانەتێکی بەرز و باڵاتر بووە لە ئیدراکی مرۆڤانە. جا نامانەوێ درێژەی زیاتر بە بابەتەکە بدەین، بەڵام لەبەر ئەوەی کە ناتوانین دەستبەرداری ئەم چێژە لە دونییە ببین کە لە باسکردنی ئەوەوە صلی اللە علیه وسلم پەخش دەبێ، بۆیە هەر هیچ نەبێ دەچینە خزمەت چەند فەرموودەیەکی تریش. نوری نەمر.